شەوی شەش سەد و چل و دوو. شەهرەزادوتی ئەی شەهرەیارشە بە توانای کۆشە دوای ماوەیەک ڕۆژێکیان غەریب سەد سوارە ئەبات و خۆی و سەهیمی برای ئەچنە ڕاو ماوەیەک ئەڕۆن دۆڵێکی سەوز و ئاوەنیا پڕ لە درەخت و ڕووبار و جیا جێگەی ئاسک و کارمامزان شوێنەکەی بەلاوە زۆر خۆشە بێت و ئێوارەش ئەبێ فەرمانەدا لابدەن دەوار و ڕەشماڵ هەڵبدەن ئەو شەو ماندوێتی سەفەرەکەیان ئەڕەوێتەوە بەیانی زوو غەریب هەڵەسێ دەست نوێش هەڵەگرێت و دوو ڕکعاتی بەیانیەکە لەپڕێکدا هات و هاواری دێتە گوێ ئەبێتە قیژە و زرم و کوتی غاری ئەسپ بۆیە غەریب ڕووەکاتە سەهیم و ئەڵێ چەند سوارێک ببە و ناو ئەم دارستان و بێشەڵانە بگەڕێ بزانە ئەو دەنگە دەنگە چییە ئەویش سوارەبێت و چەند کەس ئەبات وەڕوا شوانێک ئەبینێ لێ پرسێ شواناڵە قوربانەوە جەردەیەکی ڕێگر هەیە زۆردارە ئەو خەڵکەی لێ بێزارە ناوی جەمرقانە ئەوا ئێستا هەڵی کوتاوەتە سەر چەند دەوارنشینێکی نامۆی هەڵات و سەرۆکەکەیان کە ناوی مرداسا کوشتێتی ئەوانی تریشی بەدیل گرتووە خەڵکی ئەم دەوروبەرەش پێی ناوێرن غەریب فەرمانیدا سوارەکان ئامادەبوون بار و بنیان پێچایەوە ئەم جاکەوتنە شوێن جەردە و ڕێگرەکان غەریب و سەهیموتیان کوڕینە ڕۆژ ڕۆژی تۆڵەسەندنەوەیە جەمەرقان باوکی کوشتوین کەس و کاریان بە دیل بردوین ئەمجا ورەی سوارەکانی بەرز کردەوە دوای کەمێک گەیشتنە سەریان غەریب هاواری کرد ئەڵا هوەکبەر گاوران دز و جەردە و ڕێگران ئەمجا پەلاماریاندان لە هێرشی یەکەمدا بیست و یەک جەردەیان لێ کوشتن ئەمجا غەریب شمشێری هەڵسوڕان هاواری کرد ملهوڕان کوا سەرۆکتان جەمەرقان ئازا بێ و بێتە مەیدان هێندەیان زانی پاڵەوانێک باڵابەرز ناوشانپان و زۆر بەهێز بۆریەکی ئاسنی چینی قورسی بەدەستەوە بوو هێرشی کردە سەر غەریب بۆریەکەی دا بە تەوقی سەری غەریبدا چاوی بە گێژەوە چوو کەوتە خوارەوە لەسەر ئەسپەکەی سەهیمی برای و سوارانی ئیسلام زۆر ترسان بەڵام تاکو باسپەکەیەوە گەڕایەوە سەری غەریب سواری ئەسپەکەی بووە غەریب پەلاماری جەمەرقانیدا شمشێری بەسەر سنگی گەیان چەند پەراسی و تێکشکان لە سەر ئەسپەکەی گلە لە خوێنی خۆیدا تلە. ئەمجا سەهیم چووە سەری بە برینداری قۆڵبەستی کرد. ئەمجا جەنگاوەرانی ئیسلام پەلاماری ڕێگرانیان دا. جەنگێکی زۆر قورس ڕوویدا پەنجا جەردە و ڕێگری گاوران کوژران ئەوانی دیکە زانیان شەڕی سوپای ئیسلامیان بۆ ناکرێ هەڵاتن خۆیان گەیاندەوە ناو ماڵان پێیان دان هەواڵان لەم لایشەوە دوای حەوانەوە ڕۆژدی دواتر غەریبوتی جەمرقانم بۆ بێنن کە هێنان لێی پرسی ئەمە ڕەوایە گاوری مەلعون سامان و پارەی خەڵکی ببیت و تاڵانیان بکەی ئەمە تۆ چی ئەپەرستیت جەمرقان وتی ئەی پاڵەوانی زەمان من بت ئەپەرستم کە لە خورما و هەنگوین و ڕۆن خۆم دروستم کردووە هەمیشە لەگەڵ خۆم هەڵیەگرم ئەوی ڕاستی بێ جار و بارە کە برسیم ئەبێ لێ خۆم غەریب هێندە پێکەنی بە پشتا کەوت وتی نەگبەت لەخوا زیاتر کەسی دی نابێ بپەرستین ئەو خۆیان لە زەوی و ئاسمانە هەموو شتێک ئەو دروستی کردووە هیچی لێ ناشارێتەوە توانایە بەسەر هەموو شتێکی دنیادا جەمەرقان وتی ئەو خوایە لە کوێیە تاکو بیپەرستم غەریب وتی ئەو خوایە ناوی ئەڵڵایە زەوی و ئاسمانەکان ئەو دروستی کردووە شاخ و دەشت و دەوەن و دار دڕندە و جاندار و باڵدار ئەمان بینێت و نایبینین ڕۆزیمان ئەدا تۆژین ئەمجا جەمەرخان جستەی کەوتە لەرزین وتی گەورم چی بکەم تاکو بێمە ڕیزی ئێوە و ئیسلام بم غەریبوتی بڵێ لا ئیلاهە ئیلا الله ئیبراهیم خەلیل ڕسول الله ئەمجا لە ناخی دڵیەوە شایەتمانی هێنا غەریب فەرمانی دا ئازادیان کرد ئەمان لەم گفت و گوێدا بوون تەپ و تۆز لە دوورەوە بەرز بۆ غەریب فەرمانی دا بە سەهیمی برای کە چەند سوارێک ببات و بزانێ ئەوانە چێن بەرەو ئێرە دێن دوای ساعتێ گەڕایەوە هەواڵی هێنایەوتی ئەی پاشای زەمانە هۆزی بەنی عامرن ئەوانە کەسانی جەمەرقانن غەریب ڕووی کردە جەمەقان وتی ئێستا خۆت ئازادیت بڕۆ ناو هۆزەکەت و داوایان لێ بکە با بێنە سەر دینی ئیبراهیم خەلیل و ئیسلام ببن ئەگەر نا شمشێر لە نێوان ئێمە و گاوراندایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەمجا جەمەر قەیان سوار بوو کەوتە ئاو زەنگی لێدان کە گەیشت بە سوارانی هۆزی بەنی عمار دابەزی و سەرکردەکانی ئەو سوارانەش دابەزین ئەمجا ئامێزیان بۆ گرتەوە زۆریان پێخۆش بوو کە سەرۆکەکەیان ئازاد بوو و لیان پرسی ئەویش مشێرەکەی لێ هەڵسوڕاند و هاواری کرد ئەی سوارانم هەر کەس ئیسلام ببێ ڕزگاری ئەبێ هەر کەس بە بتپەرستی بمێنێ بەم شمشێرە پشتی ئەشکێنم ئەوانی شاواریان کرد فەرمان بدەن جێبەجێ بکەین ئەویش وتی لەگەڵ مندا بڵێن لا إله إلا الله ئیبراهیم خەلیل ڕسول الله ئەوانیش دوا بە دوای ئەو وتیانە و ئەمجا پرسیان ئەم قسانت لەکوێ هێنا وتی لە گۆڕەپان لە کاتی شەڕ و پێکادان غەریب دیلی کردم گرتمی و بۆ خۆی بردم ئیسلام بووم ئازادی کردم ئەمجا هەموویان یەکتایی خویان وتەوە لە گەڵ جەمرقان ڕویان کردە هۆزی غەریب لای ئەویش ئیسلام بوونی خویان ڕاگەیان ئەمجا غەریب فەرمانی پێدان ڕووبکەنە شاری کوفە جەمرقان و سوارانی بەنو عەممار بەرەو ماڵ بوونەوە خێزانی خویان ئیسلام کرد دوای حەوانەوەیان دەوار و ڕەشماڵیان کۆکردەوە بە خاو خێزانەو ڕویان کردە شاری کوفە. کە گەشتە شاری کوفە سوپا بەرە و ڕووی چوو بەخێریان هێنا چووە سەر تەختی شاهانەی باوکی وەزیران بەلای ڕاست و چەپیدا ڕیز بوون هەر لەو کاتەدا هەواڵیان بۆ هێنا کە عجیبی برای گەیشتۆتە لای جەندەلی کوڕی کەڕکەڕ پاشای وڵاتی عەممان و یەمەن ئەمجا غەیب فەرمانیدا خۆتان ئامادە بکەن دوای سێ ڕۆژی تر سەفەرەکەین ئەمجا لەگەڵ سی هزار سەربازە بەدیل گیراوەکاندا کۆ بۆ پێی ڕاگەیاندن کە ئیسلام ببن و شایەتمان بە شانی ئیبراهیم خەلیل بێنن خوا بە تاک بناسن نزیکەی بیست هەزاریان ئیسلام بوون ئەو دە هەزار دیلەی ئیسلام نەبوون هەمویان کوشتن جەمەرقانی کردە پێشەنگی سوپای ئامادەکرا و خەڵاتی سەربازانی کرد و بەرەو شاری ئەممان وڵاتی یەمەن بەڕێ کردن بۆ شەڕکردن لەگەڵ شا جەندەڵ کوڕی کارکەڕ سەربازان ماڵ و مناڵیان لە شاری کوفە بەجێشت و بەرەو عەممان کشان ئەمجا بەناو ژناندا گەڕا، خێزانی مرداس و مەهدیەی بینی، بورایە و کەوت، گوڵاویان بەڕوودا پرژاند و بەئاگا هاتەوە، بۆ ڕۆژی دواتر چووە سەر تەختی پاشایەتی، فەرمانی بە مامی دا ببێتە پاشای وڵاتی عێراق، ئاگاشی لە مەهدیە و دایکی بێ، تاکو خۆی لە جەنگی عەجیبی برای ئەگەڕێتەوە، ئەویش بە خۆی و بیست هەزار سوارەوە، دە هەزار سەربازی پیادەوە بەرەو وڵاتی عەمان و یەمەن ڕۆیشتن، کە گەیشتن سەربازەکان هێندە زۆر بوون سوپاکە هێندە مەزن بوو خەڵکەکە لەبەریان هەڵەهاتن چوونە عەممانەوە بەبێ جەنگان و خوێن ڕشتن بەڵام پێش ئەم سوپا مەزنە چەکدارانی شا عەجیب گەیشتبوونە دەوروبەری شاری عەممان شا جەلەن چەند کەسێکی نارد تا هەواڵیان بهێنێتەوە کە هاتنەوە پیان و تبوو شا عەجیب و چەکدارانی لە جەنگ داشکاون و پەنای بۆ ئێمە هێناوە پاشایش سەربازێکی زۆر ئەنێرێتە پێشوازیان و یارمەتی دانیان دەواریان بۆ هەڵەدەن و خواردن و پێداویستیان بۆ ئەنێرێتە هەوارگەیان شا جەلەن ئازایەتی ناکرد کارمەتی عجیب بدا چونکە ئامۆزای شا عجیب ژنی شا جەلەن بوو شەهرەزاد سوپای موسڵمان. شەهرەزاد وتی کە عجیب شا گەیشت شا جەلەن پێشوازی کرد دوای حەوانەوەی شا لی پرسی هەواڵت چییە ئەویش لە نوکەوە بۆی جێڕایەوە کەچی بەسەرهاتووە لەگەڵ براکەیدا ئەمجا وتی قوربان ئەم برایم بانگەشەی یەکتایی خوا ئەکا خەڵکی ئەکا بە ئیسلام شا جەلەن تووڕە بووتی بە حەقی ئەو ڕۆژەی ئاسمان سوپاکەی برات لەناوە بەم ئەمجا پرسی بە مەزەندەی تۆ ژمارەی سەربازانی چەندن عجیبوتی پهزار سەربازێک دەبوون جەلەنشا بانگی جوامەردی کرد و فەرمانی پێدا هەرزوو هزار سەرباز ئامادە بکە بۆ جەنگی شاری کوفە ئەمجا وتی پێشەنگ و سەرکردەکانم بە زیندووی بۆ بێنە با جۆرەکانی ئەشکەنجەیان پێ بچێژم جوامەرد بە چەند ڕۆژێک ئەو سوپایی ئامادە کرد و سەفەریان کرد حەود ڕۆژ بەڕێوە بوون کە گەشتنە دۆڵێک خۆش دارستان جوامەرد فەرمانی دا سوپالاندا ئەو ڕۆژە مانەوە تاکو نیوەشە و ئەمجا کەوتنەوە سەفەرکردن دواتر گەشتە دۆڵێکی بە دارستان و ئاو ڕووبار لایەندا هێندە خۆش بوو شەیتان جوامەردی هەڵدا تاکو بەو شوێنەدا ئەم شعرەی هەڵدا هێندە بەتینە پێیان باوەڕم لەگەڵ سوپامدا دەریاکان ئەبڕم شۆڕە سوارانی هۆزم ئەزانن هۆز پارێز خۆمم ئەمن دەدڕم بەدەستی بەستا غەریب کێشەکەم خۆش ئەەکەم سەر و کەلەکەی وڕم کە لە شیعرەکەی بۆ سوارێکی جەنگی دای لە ئاوزەنگی، شیڕاندی بەسەریدا ڕووت ببەوە، بەرگەکەت فڕێبدە، ئەسپەکەت بدە تا نەمکوشتوویت. جوامەرد دنیای لە بەرچاو تاریک بوو. هاواری کرد، خوێڕی هاتووی من ڕووت بکەیتەوە، منیان ناردووە غەریب قۆڵبەست بکەم بە دیلی بیبەم. ئەمیش وتی، ئاخ پەراسووم، زۆر ترسام. ئەمجا هاواری کردە جەمەرقان وتی من پێشەنگی سوپای جۆلەندی کوڕی کەڕکەڕم جەمەرقان پەلاماری دا و ئەم شعرەی وت من ئەو سوارم لە گۆڕەپانی شەڕە لە ڕمی منە ترسان هەڵە سوڕە جەمەرقانم دژمنانم ئەزانن شمشێرم چۆن لە نێو سنگا ئەگەڕا غەریب پاشان بێ بۆ بترسم هەڵۆیەکە لە نێو بەحر و لەبەڕە جەمرقان و سوپاکەی دەڕۆژ بوو بەڕێوە بوون شەوی یانزێم بار و بنیان خست تاکو و نیوە شەومانەوە ئەم جاکەوتنەوە سەفەرکردن و لەو دۆڵە لایەندا جەمرقان گوێی لە شعرەکەی جوامرد بوو هەڵی کوتایە سەری و ئەو شعرەی وت و هەڵمەتی بۆ برد بە شمشێرە کردی بە دوو کەرتەوە ئەمجا هەر هەزار سوارەی دایە دەست پێنج سەرکردە و لە دارستانەکەدا دابەشی کردن، خۆیشی کۆمەڵێک جەنگاوەری بردە سەر سوپای، جوامەرد، و وتی، هەر گوێتان لە اللە اکبر بوو ئێوەش پەلاماری لەشکری گاوران بدەن، دوای کەمێک لە هەموو لایەکەوە اللە اکبر، داگیرکردن و سەرکەوتن، گاوران ڕسوا بوون، شەڕ قەوما، هەر گاور بوو دائەڕما، لەشکری گاوران پاشەکشەی کرد، سوپای ئیسلام شوێنیان کەوتن، زۆریان لێ کوژرا. هەواڵی سوپاکەی پرسی وتیان بەرەو مەملەکەتی جەلەندی کوڕی کەرکەڕی گاور بوونەتەوە ئەویش دێو سەعدانی بانگ کرد و فەرمانی پێدا زوو سەرکردایەتی بیست هەزار سەرباز بکات و کوڕانی ببا بەرەو شاری جەلەند بۆ یارمەتیدانی سوپاکە ئەویش دوای چەند ڕۆژێک سوپای ئامادە کرد و بەرەو شوێنی دیاریکراو لەو لایشەوە سوپای جەلەند بە قوڕپێوان و گریانەوە گەڕانەوە شاجلەن قسەی بۆ کردن وتی غەزەبی خۆرتان بەسەردا بڕژێ ئەی سوپا بەزیوەکەم حەفتا هزار سەرباز بوون کەچی بیست هزار سەربازی ئیسلام ئێوەی تێکشکان ئێوەش بەسەری شۆڕە بۆ من گەڕانەوە ئەمجا فەرمانی دا بە سەربازانی شار و دەوروبەری کە چوار دەوری سوپا بەزیوەکان گرت کەوتنە گیانیان هەمویان هەر لە شوێنی خۆیاندا کوشت ئەمجا گۆڕەپانیان لە لاشەی کوژراوان پاکردەوە دواتر شاجەلەن کوڕەکەی خۆی بان کرد فەرمانی دا سە هزار سەربازیان بۆ ئامادە بکەن کوڕەکەی کردە پێشەنگیان دوای چەند ڕۆژ سوپا ئامادەکرا دەست قورجاندرا ئەویش سەفەری کرد بەرە وڵاتی ئیسلام و جەنگین لەگەڵیاندا قورجان پاڵەوانێک بوون هەموو سوپاکەی جەلەندی باوکیدا پاڵەوانی وەکو ئەم نەبوو قورجان کەوتە خۆڵکێشان شیعر بە خۆدا هەڵدان ناسراوم ئا لەم ناوە کە من قورجانم ناوە کێ بۆ جەنگم هاتبێ لە خوێنیدا گەوزاوە چەند لەشکرم شکاند و کشانەوە بۆ دواوە عێراقیش داگیرەکەم ئەیان خەمە دەریاوە دوانزە ڕۆژ بەڕێو بوون هێندەیان زانی تەپوتۆس ڕووی ئاسمانی گرت پێشەنگ بانگی چەند تەتەرێکی کرد وتی هەر ئێستا وەکو باڵندا فڕن و هەواڵی ئەو تەپ و تۆزەم بۆ ئەهێنەوە تەتەرەکان سوار بوون دوای ماوەیە گەڕانەوە بەردەم قورجانی سەرکردە ئەوی ژووتی ها وتیان گەورم ئەوانە سوپای ئیسلامن سەرکردەکەیان ناوی جەمەرقانە قورجان پرسی بە چەند جەنگاوەر مەزەن دەکرێن وتیان گەورم بیست ئاڵایان هەڵکرد بوو قورجانی سەرکردە زۆر خۆشحاڵ بووتی خۆتان ئامادەی جەنگ بکەن ئەمجا بزەیە گرتی وتی یان هەر خۆم بۆیان ئەچم بە حەقی خۆری ئاسمان ئەبێ سەری پەڕیوی هەموان بخەمە ژێر پێی ئەسپەکەمەوە سوپای ئیسلام فەرمانیان وەرگرت بار و بنە بخەن ئاڵاکانیان هەڵکەن ئەمجا کەوتنە زەکری خوا دانەری ڕووناکی و تاریکی خوای هەموو شتەکان خوایەک ئەبینێت و نابینرێ تاکو تەنیا خوایە جەمەرقان فەرمانی دا کە بە ئاگا بن بە چەکەکانیانەوە بخەون سیخوڕیشی ناردبوو بۆ چاودێریکردنی سوپای گاوران لەو لایشەوە سەرکردەی گاوران پیلانی بۆ سوپاکەی دانا بڕیاری دا کاتێک شەو دووسەیەکی بەسەرچوو هێرش ئەکەینە سەریان و شەبەی خونیان لێکەین سیخڕان گەڕانەوە ئەم هەواڵیان دایە جەمەرقان جەمەرقانی سەرکردە پیلانی خۆ